سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. خۆشەویستانم مەم کاتەوە هەموو کاتێکتان باش. وێڕای سڵاو و ڕێز و خۆشەویستیمان بۆ ئێوەی بەڕێز، فەرموون لەگەڵ ئاڵقەی چواردەهەمی کتێبی هەنری کیسینگەر. بەڵێنەکانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی مایەی گاڵتەجاڕییە کە ئەو سەرۆک کلنتۆنەی لە دوا مانگەکانی مانەوەی لە سەرۆکایەتیدا هەوڵێکی چڕ لە ئارادا بوو بۆ تۆمارکردنی چەند قارەمانێتییەک لە کایەی سیاسەتی دەرەکیدا. ڕەنگە توانیبێتی لە سەرەتاکانی سەرۆکایەتییەکەیدا چەند قارەمانێتییەکی تا سەر بەردەوام تۆمار بکا. ئەو کاتەی پشتیوانی لە ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو کیشوەری ئەمریکا کرد. لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و سێ دا کلنتن لە ڕێی کۆنگرێسەوە سەرپەرشتی ئیمزاکردنی ڕێکەوتننامەی نافتای کرد، ڕێکەوتننامەی بازرگانیی ئازادی ئەمریکای باکوور کە کەنەدا و مەکسیک و وڵاتە یەکگرتووەکان ئەگرێتەوە. ئەو ڕێکەوتننامەیە لە ماوەی دەسەڵاتی ئەوانەی پێش خۆیدا دانوستانی لەبارەوە ئەکرا. نافتا سەلماندی کە سوودێکی بەردەوامە بۆ هەموو کارەکتەرەکانی ئەوەتا قەبارەی ئاڵوگۆڕی نێوان وڵاتە یەکگرتووەکان و مەکسیک لە قەبارەی ئاڵوگۆڕ لەگەڵ ژاپۆن و هەموو وڵاتانی ئەوروپا تێپەڕی کردووە پتر لە سەدا حەفتای هەناردەکانی مەکسیک بەرەو وڵاتە یەکگرتووەکانەچن. چوونە ناو ئەو بازاڕەی ئامریکای باکووریش کە نافتا مسۆگەری کردووە، هانی هاتنە ناوەوەی سەرمایەی نوێدا بۆ ناو وڵات. ئەکرێ ئەم ئاقارە لە هەر شوێنێکی تر دووبارە بکرێتەوە، ئەگەر بێت و رێکەوتننامەی بازرگانی ئازاد لە نێوان وڵاتانی نافتا و ئامریکای لاتیندا بچەسپێنرێ. بە تایبەت ئەگەر لە توانادا بێ بنەماکانی فراوان بکرێ تا وای لێ دێ وڵاتەکانی تریش بگرێتەوە. سەرۆک کلنتن لە گوتارێکدا لە کۆبوونەوەی لووتکەی مەیامی لە کانوونی یەکەمی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و چوار خوێندیەوە، پێشنیاری هەنگاوێکی لەم چەشنەی کرد. پێشنیارە یەکلایەنییەکانی هەردوو سەرۆک ڕۆناڵد ڕیگن و جۆرج دەبلیو بووشی لەبارەی دامەزراندنی ناوچەیەکی بازرگانی ئازاد لە نێوان هەردوو ئەمریکادا کرد بە بەڵێننامەیەکی ڕەسمی نێوان هەموو سەرۆک و وڵاتەکانی ناوچەکە. کلینتۆن نافتای وەها وەسف کرد کە هەنگاوێکی سەرەتایە بەرەو جۆرێکی نوێی کۆمەڵگاکانی نێوان دەوڵەتان کە لەسەر بناغەیەکی هاوبەشی بەها دیموکراسیەکان و ئاڵوگۆڕی ئازادانەی کاڵا و خزمەتگوزاری و سەرمایە ڕابوەستێ کە بۆ خزمەتکردنی مافەکانی مرۆڤ تەرخان کرابێت و وابەستەی پاراستنی ژینگەیی هاوبەش بێ. ناوچەی بازرگانی ئازادی نیوەی ڕۆژاوای گۆی زەوی لەبەر چەند هۆیەکی ئابووریش بە گرنگ دانرێ، چونکە ڕێکەوتننامەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا هاندەرێگە بێ بۆ وڵاتانی تریش، تا برەو بە بازرگانی ئازاد بدەن بە شێوەیەک کشتوکاڵ و پەیوەندییەکان و خزمەتگوزارییەکانیش بگرێتەوە. وێڕای بەهێزکردنی پێگەی نیوەی ڕۆژاوای گۆی زەوی لە کاتی هەر دانوستانێک لەگەڵ ناوچەکانی تردا. ئەم مەسەلەیە تەنها تیۆری نییە، ئەوەتا زنجیرەیەک وادەی دیاریکراو هەن کە دانوستانە بازرگانییەکانە جوڵێنن. لە کاتی نووسینی ئەم کتێبەدا وەها بڕیارە کۆبوونەوەی لووتکەی داهاتووی نێوان هەردوو ئامریکا لە شاری کێبێک لە بیست بۆ بیست و دووی چواری ئەمساڵ واتە دوو هەزار و یەک ببەسترێت و دوابەدوای ئەویش دانوستانەکانی ڕێکەوتننامەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئامریکا لە تشرینی یەکەمی ساڵی 2002دا دێتە گۆڕێ کە برازیل و ئامریکا سەرۆکایەتی یەکەن و پلانی ئەوەی بۆ داڕێژراوە لەگەڵ هاتنی ساڵی دوو هەزار و پێنج دا کامڵ ببێ. مێرکۆسور کە دەستەبەندییەکی بازرگانی ئەمریکای لاتینە لەگەڵ یەکێتی ئەورووپا دەستی بە دانوستان کردووە. لەبارەی بازرگانی ئازادەوە بەو مەرجەی لە دوو هەزار و پێنج بۆ دوو هەزار و پێنج دا بگەنە ڕێکەوتنێک. ئەگەر وڵاتە یەکگرتووەکان لە بەدواداچوونی سیاسەتێکی ڕوونی ئایندەبیندا نوشست بهێنێ ئەوە وڵاتانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی دانوستانی کێبەرکێیانە لەگەڵ گروپە ناوچەیەکانی تردا سازەکەن یان خۆیان لە گروپی بچووکتردا ڕێگەخەن بۆ دوورخستنەوەی وڵاتە یەکگرتووەکان هەردوو ئامانجەکەیش دژ بە بەرژەوەندیە نەتەوەیەکانی وڵاتە یەکگرتووەکانن. بەڵام لەوەتەی ئیدارەی کلنتۆن بۆچوونە دووربینەکەی خۆی خستۆتە پشتگوێ تا ئێستا ڕەوشەکە بەم ئاقارەدا ڕوە چونکە لەو بەڵێنەیدا کە بە چلی دابوو سەبارەت بە بوون بە ئەندامی خێرای لە ڕێکەوتنامەی نافتادا نشستی هێنا هەست و نەستی ئەرژەنتینیشی لە هەمان بارەوە لە سەردەمی سەرۆکایەتی کارلۆس منیمدا پشتگوێ خست ئەو دەسەڵاتە کە وڵاتە یەکگرتووەکان لە هەموو دانوستانە بازرگانیەکانی خۆیدا لە ساڵی 1970ەوە بەکاری ئەهێنا توانای ئەوەی بە سەرۆک ئەدا کە کڵێشەی ڕێکەوتن نامە ئامادە بکات و تەنها بۆ پەسەندکردنی بیخاتە بەردەم بۆ کۆنگرێس بەبێ ئەوەی کۆنگرێس بتوانێ هیچ دەستکاریەکی بکە. ئیدارەی کلنتون لەو کارە پاشەکشەی کرد کە خۆی بڕوای پێی بوو چونکە بینی هەردوو پارتە سیاسیەکەی ئەمریکا بوون بە چەند گروپێکەوە کە نایەنەوێ بە شێوەیەکی دامەزراوەیی ببەسترێنەوە بە وڵاتانی تری جیهانەوە و چەند گروپێکی تریش کە ئەیانەوێت تاک لایەنانە پێوەرەکانی وڵاتە یەکگرتووەکان بسەپێنن بە تایبەت لەو پرسانەدا کە پەیوەندیان بە کار و ژینگەوە هەیە سەرەنجامیش سەرۆکی وڵاتەیەکگرتووەکان بۆ یەکەمجار لە ماوەی بیست ساڵدا وازی لەو دەسەڵاتەی هێنا کە بۆ فراوانکردنی نافتە تا بگاتە ئەو دیوی سنووری کەندا و مەکسیک یان بۆ دانوستان لەگەڵ گروپە ناوچەیەکانی تر پێیدرابوو بەهۆی نەبوونی دەسەڵاتی ڕێگایی خێراوە بەشدارانی دانوستانەکان هەستیان بەوە کرد کە ڕەنگە دانوستانەکان بێکۆتایی بن و بکەونە ژێر ڕەحمەتی هەر دەستکارییەک و بکەونە بەر هێڵی دەستکاریکردنی کۆنگرێس بۆ هەر ڕێکەوتننامەیەک بکا بەکە بە دانوستان پێی گەیشتوون و ئەو کاتە پێویست بە سەرلەنوێ سازدانەوەی دانوستان بکا. ئەم حاڵەتە بۆی هەیە پێگەی دانوستان لاواز بکا یان پەکی بخا. چونکە هاوکاتە لەگەڵ دەرکەوتنی مێرکوسور کە برازیل و ئارژەنتین و پاراگوای و ئۆرۆگوای لە ناوچەیەکی بازرگانی ئازادی ئامریکای باشووردا پێکەوە گرێئەدا لەژێر سەرکردایەتی برازیلدا. ئەوەتا پاش بێزاربوونی چیلی لە درێژی ماوەی چاوەڕێکردنی بەدیهاتنی ئەو بەڵێنەی پێی درابوو سەبارەت بە بوون بە ئەندام لە نافتادا، بوو بە ئەندامی مێرکوسور. بۆلیڤیا هەمان شتی کرد، لە کاتێکدا ڤەنزوێللا و پیرۆ بایەخدانی خۆیان بەو مەسەلەیە نیشان دا. وەک هەر گرووپێکی بازرگانی نوێش، مێرکوسور ئەڵێ نیازی جیاوازی کردنی نییە، بەڵام ڕاستی پێچەوانەیە، چونکە یەکێک لە خەسڵەتەکانی گرووپە بازرگانییەکانەوەیە کە بەربەستە ناوخۆییەکانی کەمترن لە بەربەستە دەرەکییەکان، هەروەها پێگەی لە دانوستاندا پشت بەوە ئەبەستێ کە تا چەندە ئەتوانێ ئیمتیازەکان بە ئەندامی گروپەکە ببەخشێ یان لێیان قەدەغە بکا. ئەمە ڕێک ئەو گۆرانیە جادوبازەیە کە ئەوروپا نیشانی پشت ئاتلەنتیکیەدا. جاک شیراکی سەرۆکی فەرەنسا لە سەردانێکیدا بۆ ئەمریکای لاتین لە ئازاری هەزار و نۆ سەد و نەوەد و حەوت دا خانەخوێکانی لەوە وریا کردەوە کە پاشەڕۆژی ئەمریکای لاتین لەگەڵ باکوور واتە نافتە و وڵاتە یەکگرتووەکان نییە باڵکو لەگەڵ ئەوروپادایە. زۆر کەسی تریش لە لایەنگرانی بیرۆکەی سوککردنی کاریگەری ئەمریکا بەسەر ئەوروپاوە لەو بابەتە دواون. بۆ نموونە دیدارێکی ئەنتۆنیۆ گاتێریزی پۆرتوگالی سەرۆکی ئەنجوومەنی یەکێتی ئەوروپا لە کاتی خۆیدا کە لە کانوونی یەکەمی ساڵی دوو هەزار دا لەگەڵی سازدرا کە بەرگری لە ڕێکەوتننامەی ئەوروپای لەمەڕ بە کشتوکاڵ کرد بەو پێیەی کاریگەری ئەو ڕێکەوتننامەیە کاریگەری وڵاتە یەکگرتووەکان کەمترەکا. بەهێزکردنی پەیوەندی لەگەڵ مێرکۆسۆردا گرنگیەکی ستراتیژی هەیە و ئەبێ بۆ وڵاتێکی خاوەن دیدی جیهانی وەک فەرەنسا بەسەر هەموو ئیعتیباراتێکی تردا، وەک ناکۆکیەکانی ناو کایەی سیاسەتە کشتوکاڵیەکان زاڵ بکرێ، چونکە کاتێک مەسەلەکە پەیوەندی بە بنیاتنانی سیستەمێکی نوێی فرە جەمسەرەوە ئەبێ کە بتوانێ سنور بۆ پاوانخوازی خۆڕسکانەی ئەمریکا دابنێ، ئەوروپا بێ هەندێک تەنازول بکە. هەندێک لە لایەنگرانی مێرکۆسوور هیچ دوو دڵیەکیان نەنواند لە پشگیریکردنی ئەم لێدوانەدا. لەگەڵ دواکەوتنی ڕێکەوتننامەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکایشدا، دانوستانە بازرگانیەکان لەبارەیانەوە تووشی لاوازی هاتن. ئەویش ئەو کاتەی کێشمە کێشە بێرۆکراسیەکان، بەسەریاندا زاڵ بوون. ئەو کێشمەکێشانەی هاندەرێک بوون بۆ سەرهەڵدانی کێبەرکێی نێوان مێرکۆسور و نافتا. مەترسی بەردەوامبوونی ئەم وەرچەرخانە لەوەدایە کە کامۆڵبوونی ئامریکای لاتین ئەبێتە هۆی گەشەدان بە ڕیتمێکی تایبەت بەبێ گەڕانەوە بۆ بونیادێکی نیوەگۆیی فراوانتر. ڕەنگە هەر دژی ئەو بونیادەیش بێ. ئەمە تەنها شکستێک نابێ بۆ ئومێدە ئابووریەکانی وڵاتە یەکگرتووەکان لە چوونە ناو بازاڕێک کە لە پتر لە 400 ملیۆن کاڵا بەکاربەر وەتە مستەلیک پێک دێ واتە نزیکەی لە سەدا بیستی تێکڕای قەبارەی بازرگانی دەرەکی وڵاتی یەکگرتووەکان بەڵکو شکست دەبێ بۆ ئومێدەکانی ئەمریکا لەبارەی دامەزراندنی سیستەمێکی جیهانی نوێ پشت بەست و بە کۆمەڵگایەکی گەشە سندوی دیموکرات لە هەردوو ئەمریکا و ئەوروپادا. ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئاڵلقەی چواردەهەمی کتێبی هەرێکی سنگەرمان پێشکەشکردن.